سڵاوی خوای گەورەتان لەسەر بێت میوانانی ماڵی خوا خوشک و برایانی مسلمان لە خوای گەورە داواکارین کە تاعەت و عیبادەتمان لێوەر بگرێت و لە بەهەشتەکەی خۆیە کۆمان بکاتەوە لەگەڵمان بن لە سەردانێک بۆ جیهانی جانداران بۆ ئەوەی پەند وەربگرین لە ژیان و گوزەرانیان خۆ بەهۆی سەرقاڵیمان بە دنیاوە بەهۆی مادە و میدیاوە مێشکمان تەواو قفڵ دراوە و بیرکردنەوەمان زۆر کەم بۆ ئاگایشمان لە خۆشمان نەماوە چ جای جیهانی گیانداران و گیان لەبەران و جانەوەران لە وتاری ئەمڕۆماندا باس لە مافی گیانداران دەکەین مافی ئاژەڵان بۆ ئەوەی بزانین کە ئەم بوونەوەرە چەندە ئاڵۆزە و هەر تۆی تیانی بیرێک بکەینەوە بەو هۆیەوە لە دەسەڵات و قدرەتی ئەڵڵا جەلە جەلالوه کە ئەم هەموو گیاندارەی دروست کردووە و هیچیشیان زیاد نین و هەموویشیان پێویستن بۆ هاوسەنگی ژیان و هیچیشیان بێ حیکمەت دروست نەکراوە لە قورئانە گیانداران بە ئومەت و گەل ناویان هاتووە ژیانی هاوسەریان هەیە لە دایکبوونیان هەیە گەشونمایان هەیە نەخۆشیان هەیە مردنیان هەیە ئەوانیش ئەوانیش میلەتن بە دەقی قورئان و هەروەها لە قورئاندا زۆرێک لە ناوی سوڕەتەکان بە ناوی ئەوانەوەیە سوڕەی ئەلئەنعام واتە گیانداران ئەنعام بۆ چوار حەیوان ناوە مەڕ و بزنو و وشتر و گاوە لە ئەحمەدیاوە ئەڵێ ئەڵێ ئەنعام نەعەم بۆ چوار ئاژەڵە بە مەڕ و بزن و وشتر و ڕەشەوڵاق گا پێڵەن ئەنعام و هەروەها درێژترین سوڕەت لە قورئاندا کە دوو سەد و هەشتا ئەوەندایەتەیە کە زیاتر لە سێ جزئە بەناوی مانگاوەیە سوڕەی بەقەرە ئەلبەقەرە مێشەنجوی جاڵجاڵۆکە بەو وردیە خۆی ناوی هەیە سوڕەتی بەناوە فیلیشمان هەیە کە گەورەترین جانداری شیردەرە لەسەر لە زەویدا بە تایبەتی فیلی ئەفریقی کە ڕۆژانە ڕۆژانە نزیکەی 200 لیتر ئاو دەخواتەوە هەژدە سەعات ڕێ دەکات بە دوای خواردندا بەس پاشەرۆیەکەی 25 کیلویە ئەمانە هیچی بێ حکمە دروست نەکراوە ئەمە لە قورئاندا ناویان سوورەتیان بەناوە چ جای ئەوەی کە زۆری تریش باس کراوە هاوڵی بەڕێزی خۆشەویستی پێغەمبەر صلی الله عليه وسلم ابو هريره اصلا يعني شي يعني باوکی بشیلە ئەمە ئەمە ڕێزە بۆ گیان لەبەران کە ابو هريره لە کاتی نوێژە لەسەر عبایەکەی پشیلە خەوتووە دڵی نەهاتوە خەبەری کاتەوە من تۆ بان چیمان لێکرد خو ابزانە چیمان لێکرد کۆدەبنەوە یان کۆنابنەوە مشکیلە نییە بەلایەوە جا کە خوا دەفەرمێ وئین لەکم فی الانعام لعبرە بۆ ئاژەڵان و جانەوەران و گیان لە بەران پەند و ئامۆژگاری و عەقڵ هەیە بۆ ئێوە چەند نمونەیەک باس دەکەین بزانین خوا بۆچی ئەمانی هێناوەتەوە لە قورئاندا خوای گەورە کاتێکە بێباوەڕان تەحەدای بێباوەڕانی کرد کە بتوانن چەند ئایەتێک وە قورئان بێنن نەیانتوانی ناتوانن مێش و مێش و لەش دروست کەن نەیانتوانی دوو ڕۆکان وتیان جاخوا عیب نییە خوا لە قورئانا باسی مێشولە دەکا مێشولەیەکی کەم و بێنرخی سوک هەوا دەیبا هەوا با دەیبا مێشولە چیە خوا لە قورئانا باسیەکە خوای گەورە وەڵامی دانەوە فەرمووی إن الله لا يستحيي أن يضرب مثلا ما بعوضها فما فوقها إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها خوای گەورە شەرم ناکە پێی عیب نییە کە باسی مێشولە بکە لەویش گەورەتر و لەویش بچووکتر خوای گەورە بەلایەوە ئاساییە کە باسی مێشولە بکات جا مێشولە چییە ئەمە دوو ڕۆکان وایان گوت دوای هەزار و چوارسە و ئەوەندە ساڵە ئەو معجزانە دەرکەوتن دکتۆر بەرلیند کە زانایەکی زۆر ناسرا و گەورە و بەناوبانگە دیراسەی لێکۆڵینەوەی کرد قورئان چی یعنی چی باسی مێشولە دەکا دوای ئەوە کە تەماشای کرد مێشولە ئەو گیان لەبەرە ئەو گیاندارە و جانەوەرە سووکە با دەیبا هەوا دەیبا سەد چاوی هەیە سبحان الله لەم سەرە بچووکە سەد چاوی هەیە چل و هەشت ددانی هەیە شەش باڵی هەیە سێ لەم لا سێ لەولا دەبێ ئەو باڵە چەند بچووک بێ ئەو تە ئەو دەعبایە بچووکە ئەو جار ئەو مێشولەیە خوای گەورە لە قورآانە بە مینە ناوی هێنا بەعوضەتەن بەعوضەتەن مینێ مؤنەسە بۆ دوای ئەوەی لێکۆڵینەوە کرا تەماشا دەکەن بەس مێشولە مێیەکە بە ئینسانەوە دەدا سبحان الله لەو معجزەیە ئەوە دەری دەخات دڵنیا دەکاتەوە کە قورئان کەلامی خوایە لەلایەن خواوە هاتووە معجزەیە ڕاستی پێغەمبەرمان بۆ دەردەخا صلی الله عليه وسلم لەو شتانەدا لە عیبرا پەند و ئامۆژگاریە ئەو جار بە مێینە هاتووە چونکە بەس مێینەکەی خوێنەکە دەمژێ دەزانن بۆ ئەویش لەبەر ئەوەی لە خوێنی ئینسانە پرۆتینی ئامادەکراو هەیە پێویستێتی بۆ پێگەیاندنی گەراکانی نێرینەکە مەجبور نییە و نایە ئەوجا ئەو چزوەی کە پێوە دەدا لە سەری چزوەکەی مادەیەک هەیە بەنجە کە ئەیکا بە پێستەکەی تۆدا ئاگات لێنێ خوێنی خۆی تەواو دەمژێ کە دەری هێنایەوە ئەو کاتی ئازارەک هەست پێ دەکەی ئەو کاتی لە دەستی تۆ چۆ و لێت بێم نەدبووە ئەو مێشوو لە بچووکە دژمنێکی زەبەلاحی وەکو نەمرودی پێرە نابر خوای گەورە کە دنیایەک لە ژێر دەستیا بوو تەحەدای خوایەتی دەکردی من خوام بە مێشوو لێک لە نایبر بۆیە بەڕاستی پەند و ئامۆژگاریە مێش ئەو مێشە بێ حکمت خوا درستی نەکردووە ئەبو جعفری منص ئیمام ئیمام جعفر ئیمام جعفری صادق ڕەحمەتی خوای لێبێ جارێکیان چوو بۆ لای دەسەڵاتدارێک دەسەڵاتدارەکان بە زۆری لوتیان زلە و متەکەبیرن سەیری کرد بەدەست مێشێکەوە گیری خواردن و جاری وا مێش هەر دەریەکەی دێتەوە بەم لادە بەو لادە ناسارەی شێشی بەلوتی خۆشتە گیری خواردبوو دیارە ئەبا عەبدوڵڵا ئەوە خوا مێشی بۆ دروست کردووە ئیزعاج بوو بەدەستیەوە وتی بۆ ئەوەی لوتی لە سەڵاتدارانی پێ بشێنێ ئەوانەی کە لوتیان بەرزە زانانی ئەو کات ڕەحمەتی خوانی بۆ گەیسا نەبوون لەبەر دەسەڵاتداران پاڕنەوە ماساویان بۆ بکەن یەکێ لە سوورەتەکان بە ناوی جاڵجاڵۆکەوەیە جاڵجاڵۆکە هەمومان دەزانین چییە کە جاڵجاڵۆکە ئەو ڕایەڵە دروست دەکات ئەو ماڵە بۆ خۆی جا دەفەرمێ بێقیمەترین و ڕسواترین و هیچ پشترین ماڵ ماڵی جاڵجاڵۆکەیە بۆ جاڵجاڵۆکە بەم هەموو عەزیەتە ئەم ماڵە دروست دەکات ماڵە باش کە ماڵەکەی دروست کرد لەگەڵ نێرە نێرە و مێجوود بوون یەکسەر مێیەکە نێرەکە لە ناو دەبا ئای کە بێوەفایە دوایش کە ئەو مێ بەچکەکانی هەڵێنان و بەچکەکان کەوتنە جانە کەوتنە گەشە و نوشەنما بەچکەکانیش داشیان دەخۆن ئەه برا ڕۆکە ناخۆشە ئەها ماڵی بێدینان چۆنە ماڵە لە ماڵە بواری کۆمەڵاتیشدا بێوەفان دژ یەکترن زۆر شیوامان بینیەوە ئەولاد داکباج خۆی دەکوژێ فەساد کچی خۆی خوشتی خۆی فەساد دەکا زۆر شتی خراپەمان بینێت دەڵێ ماڵی بێدینان وەک ماڵی جازاڵۆکە وایە سبحان الله ئەمە لە لایەکەوە لە لایەش کەشەوە جاڵجاڵۆکە مادەیەکی لیچق دەکا بەو تەونەیدا کە ڕای دەما کە دروستی دەکا ئەو مادە لیچقە ئەو مادە چەورە کە مێشولەیەکی داماو دێ پێوە دەبێ ڕێک جاڵجاڵۆکە بخۆی دیخوا بەڵام ئەگەر ژەنگە سوورەیەک و زەردەواڵەیە کات قاچێکی لێدا هەمووی لێ هەڵدەوەشێنێتەوە سبحان الله دەڵێ یاساکانی دنیاش بۆیە ئەمە خوای گەورە کە باسی کردو بێ حکمت نییە یەکێ لە سوورەتەکان بە ناوی مێرولەوە مێرولە مێرولە جوندی خوا گەلێک زۆرن مێرولە ئێمە دێ بڵێن ئای کە ئیزعاجە بەڵام تەماشاکەن دوای هەزاران ساڵ یەکێ لە زانا بەناو بانگە گەورەکان بە ناوی دکتۆر ڕۆیاڵ دێکنسۆن هات بیست ساڵ دیراسەی لەسەر مێرولە کرد لێکۆڵینەوە لێکۆڵینەوە کتێبێکی دانا بە ناوی شخصیت الحشرات واتە کەسایەتی جانەوەرەکان ئەو مێرولانە لێکۆڵینەوەی لەسەر مێرولە کرد لە ئاخر شتدا گەیشتە ئەوەی دەڵێ مێرولە نمونەی سەروەری یاسا و پێکەوە ژیان و هاوکاریە سبحان الله ئەڵێ ئەوەی لە شاری مێرولە دەست دەکەوێت لە سەروە یاسا و ڕێز و حرمەت لە شاری ئینسانەکان دەست ناکەوێت ئەڵێ ئەم شارە مێرولە کە ئێمە دەیبینین بەهاران هەموو دێنە دەرێ ئەڵێ لە ژێرەوە چەندین کونیان هەیە ژوورێکیان دروست کردووە بەس بۆ عەمباری خواردن ئەو دەنکانەی کە دەیهێنن تۆوەکان هەمووی لەوێ کۆ دەکەنەوە هەموو تۆوەکان دەکەن بە دوو کەرتەوە بۆی بە تەڕەشوعی نەڕوێتەوە ئیلا جای قەمتەران نەبێ جای قەیتەران ببورن جای قەیتەران بیکەی بە دوو کەرتیشەوە هەر دەڕوێتەوە بۆیە ئەوی دەکەن بە چوار کەرتەوە سبحان الله لەو عەقڵە ئەوجا ژوورێکیان هەیە بۆ عەمباری خواردن ژوورێکیان هەیە بۆ سەربازەکان و هەروەها ژوورێکیان هەیە بۆ شاژن کە ئەو بەزگەرا دادەنێ و ژوورێکیان هەیە بۆ بەخێوکردنی مێرولە بچووکەکان کۆمەڵک بەس بۆ دانراون و هەروەها ژوورێکیان داناوە بەس بۆ ناشتنی مێرولە یعنی ئێمە یەکێ لە کێشەکانمان ئێستا سەر قەبرانەکانی ئێمە ئیدارەی نییە ئیدارەیەک هەبێ چەند خۆشە پارێکی ڕەمزی لێ بستێنێ و قەبرەکە و ناشتن و تەرتیبات و تەشکیلاتی بۆ بکە یعنی ئێمە گلەیەکە لە حکومەتی خۆمان دەبێ قەبرستان ئیدارەی هەبێ لە وڵاتان وایە مێرولە لە قەبرستانەکە ئیدارەی هەیە ژوورێک چاندانەوە بۆ ناشتنی مێرولەکانیان سبحان الله بۆیە هەندێکە لە زانایان دەڵێن دەڵێن پێشکەوتوترین کۆمپیوتەری ئەمڕۆ ناگات عقلی مێرولە کە من و تۆ حسابی بۆ ناکەین ئەمە قسەی ئەو زانایانەیە و کە لە قورئانیشدا وادی النملە هاتووە و باسی دەکا و سوڕەتێکی بەناوە و ئاەتەکانیشی گەلە گەلێک زۆرن ئەمە هەمووی بۆ پەند و ئامۆژگارییە کە جوندی خوا چەند زۆرە ئەم قورئانە معجیزەیە پێغەمبەر صلی اللە علیە وسلم لە لای خواوە هاتووە قورئان دواکەوتوو کۆنەپەرستی نییە پێغەمبەر صلی اللە علیە وسلم بۆ خۆی داینەناوە خۆ ئەو شتانە ئەو کاتی نەزاندراوە ئێستا علم ئەوانی دەرخستووە تەکنۆلۆژیا و زانست و زانیاری لە خزمەت ئیماندایە و هەروەها پەپوو سلێمانکە پەپوو سلێمانە ئەوەندە جیۆلۆجی و زەوی ناسە دەزانێت لە کوێ ئاو هەیە لە ژێر زەویدا دوورە یان نزیکە و هەروەها هەندێک هێز و توانا بە گیانلەبەران دراوە بە ئینسان نەدراوە گورگ لە شەوی تاریکا زۆر چاوی بەقوەتە و سەگ بۆ بۆنکردن زۆر زۆر بەهێزە ها ئەوانەی کەەوە دێن سەگان سەگ دێنن بۆ ئەوەی کە سیلاح و تەقەمەنی پێ بدۆزنەوە کە تەدریبیان پێکراوە و هەندێک لە گیانداران بە هەمان شێوە بۆن مونە کەڵەشێر هەر کاتێک کەڵەشێر قوقاندی ئەگەر گوێتان لە قوقەی کەڵەشێر بوو ئەوە داوا لە خوا بکەن چونکە فریشتەیەکی بینیوە لە حەوت قاتی زەوییا بێت لە کاتی خۆیدا بانگ دەدات وإذا سمعتم نهيق الحمار فتعوذوا بالله من الشيطان الرجيم ئەگەر گوێتان لە زەڕەی گوێ درێژ بوو ئەوە بڵێن أعوذ بالله من الشيطان الرجيم فإنه رأى شيطانا ئەوە شەیطانی بینیوە و هەروەها هەندێک لە ئینسانەکان پێیان بیریان نەدەکردەوە بەو دڵە ولهم اعین لا یبصرون بها چاومان دابوونێ بەو چاوە حەقیقەتیان نەدەبینی ولهم آذان لا يسمعون بها گوێچکەشیان هەبوو بەو گوێچکەیان ئەیان دەبینی دەفەرمێ ئولائیک کەلەنعام کەسێ بیر نەکاتەوە کەسێ ڕاستی نەبینێ کەسێ دڵی نەبێ کەسێ ویژدانی نەبێ ئەوانە ئاژەڵن بەل هم ئەضل خوا دەفەرمێ ئەوانە لە ئاژەڵیش کەمترن ئەمە بەڕاستی پەند و عیبرەتە حتا باسی زانایانی بەنو ئیسرائیل دەکا و بۆ هەموو کاتێکی شاوە هەر زانایەکە عمل بە عیلمەکەی نەکات ئەوە خوای گەورە وەکو نمونەی چی وهێناوە کە مەثل الحمار يحمل أسفارا وەکو گوێ درێژێک ئەوە زانایەی کە ئیش بە عیلمەکەی ناکا وەکو گوێ درێژێک وایە کە بارێک کتێبی لێ بنێ ئیسفادەی لێ دەکە بێگومان ئیسفادەی لێ ناکا پەنا بەخوا خوا ڕەحم بەمنیشکا بەڕێزان بۆیە ئەمە هەمووی بۆ ئەوەیە کەوا ئێمە تێی بگەین بۆیە شاعیرەکە دەڵێ تێنەگەیشتن هێندە گرانە جێگەی خۆیەتی بڵێ حەیوانە با ئێمە حەیوانمان لابێ ڕێز نەبێ ئەجا هەر بە کورتی مافەکانی حەیوان مافەکانی ئاژەڵان بە کورتی یەکەم ئازاردان و بەندکردنیان حەرامە پێغەمبەر صلی الله علیه وسلم پێشەوا بووە لە بەرجەستەکردنی مافی ئاژەڵان عذبت امرأة في هرة حبستها حتى ماتت ژنێک تعذیب درا چۆ جەهەنەمەوە لەبەر پشیلەیەک چونکە پشیلێکی لە ژوورێک کردبوو هەتا مرد پیاوێکیش بەهۆی سەگێکەوە لە بیابانێکدا زۆر تینی بوو ئاوی پێدا چۆ بەهەشتێ ئا ئەوەیە ماف و ابن مسعود دووەم بۆمان دەگێڕێتەوە دەفەرمێ جارێکیان لە خزمەت پێغەمبەران بووی لە سەفەرێکە تەیرێکمان بینی دوو بەچکەی لەگەڵ بوو ئێمەش بەچکەکانیمان گرت ئا ئێمە بە مناڵی بەچکەی چۆلەکە بە هاران زۆرمان دەگرت و جابزانە دایکەکەی چییە کرد ئەڵێ دوو بەچکەکەیمان گرت دایکەکەی هات و هاوار بە دەورماندا دەهات و دەچوو پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی من فجع هذه بولدها رد ولدها الیها ئەوە چێ ئەو دایکەی هەراسان کردووە ئەو چۆلەکەیە ئەو باڵندەیە بەهۆی گرتنی بەچکەکەی بەچکەکانی بۆ گێرنەوە ماڵوێران بۆ ئەوانەی کەوا بەچکە و دایک لێک دەکەن ڕۆڵە و ئەولاد لێک دەکەن لەگەڵ دایک و باوکیان و سێمینیشان ئیبن عمر دە فەرمێ جارێکیان ڕۆشتم بەلای کۆمەڵێک گەنجە تەیرێکیان کردبوو بە نیشانە و تیریان تێتەقان ئەڵێم کەچیان بە من کەوت هەڵات و بڵاوان لێ کرد منیش وتم ئەوە چی ئەو کارەی کردووە چونکە پێغەمبەر صلی الله علیه وسلم لعنەتی لەو کەسانە کردووە کە باڵندە دەکەن بە نیشانە ئەها شتەکانی سەردەمی جاهلی دەگەڕێنەوە جارێشکە بۆ ئێستا و دەبینی شەڕەکە و شەڕە سەگ و شەڕە کەڵەشێر و ئەمانە زۆر باوی باوی سندوە لای خەڵکانێک و ئەوەندە بێویژدانن و هەروەها ماسی بە زیندوی هەڵدەدڕن لە قەسابخانەکان کە حیوان سەر دەبڕن پێشی ئەکێشن بە سەریا ئەو جار دوا سەری دەبڕن ئەمانە هەمووی گوناه و تاوان و بێویژدانیە لەگەڵ ئاژەڵان دەکرێت ڕۆحی من و ڕۆحی ئەویش فەرقی نییە وە هەروەها پێغەمبەر صلی الله علیه وسلم جارێکیان بەلای گوێدرێژێکدا ڕۆی سەیری کرد ناوچاوانی داخ کرابوو بەهاتۆ سەر پەنجە تۆزێ دەسووتێ حەوشە و حەو ڕۆژان هاواری بۆکەی پەنا بەخوا لە ئاگری جەهەنەم ناوچاوانی گوێدرێژەکەیان داخ کردبوو پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی لعن الله من وسمه لعنەتی خوا لەو کەسەی ئەو گوێدرێژەی داخ کردووە داماوە گوناحە بێزمانە ئەمە مافی ئاژەڵانە لە ئیسلامدا و هەروەها دەبێت لە کاتی سەربڕینیاندا زۆر زۆر بەڕێزەوە سەریان ببڕین یعنی مەبەسم ئەوەیە عەزێتیان نەدەین چونکە پێغەمبەر صلی الله علیه وسلم فەرموویەتی خوای گەورە چاکەی لەسەر هەموو شتێک نووسیوە و هەر شتێکتان کرد بە چاکی بیکەن فإذا ذبحتم فأحسنوا الذبحة ئەگەر سەرتان بڕی بە چاکی سەری ببرن وليحد أحدكم شفرته وليريح ذبيحته با چقۆکەی زۆر تیژ بێ و یەک سەرسەری ببڕێ زۆری عەزێت نەدا چونکە دەبێ ئاگامە لە شعوری جانداران بێ ئاگامان لە هەست و نەستیان بێ ئەڵێ جارێکیان پێغمبەر صلی الله علیه وسلم بەلای زەلامێکدا ڕۆی حیوانێکی پاڵ خستە بوو سەری ببڕێ و قاچی لەسەر ملی دانا بوو وردە وردە چەقۆیەکەی تیژ دەکرد و خەریکی چەقۆیەکەی بوو پێغمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئەفلا قبل هذا ئەوە بۆ پێشترە و چەقۆیە تیژ نەکردووە ئەتوریدە ئەن تەمیتەها مەوتەتەینی ئەوە دەتەوێت دوو جار بیکوژی دەتەوێت دوو جار سەری ببڕی ئەها ئیسلام چەند بەڕێزە ئەها ئیسلام چەند بەهێزە و هەروەها لە فەرمودەیش ترا هاتووە کە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی للدابة على صاحبها ست خصال بۆ ئاژەڵ لەسەر خاوەنەکەی شەش شت هەیە دەبێ زۆری ئاگا لێبێ کاتێک کەوا هێنایەوە لە ئیشکردن علەف و خواردنی بداتێ و دووەمینیان لە ڕێگەدا لە هەر شوێنێ بۆ ئای پیشاندا و بەلای ئاوا بیبا سێمینیشیان بەناحەق لێی نەدا پاشان لە کاتی خۆیدا بیدۆشێ هەندێک ئاژەڵ هەن نان دۆشن بۆی لە مەدانی حیوانان گوانەکانی پڕ بێ و غەش و فێڵ بکەن و هەروەها باری قورس و زیادی لە خۆی لێ نەنێ پێشەوە عمەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ حیوانێکی هەبوو ئاژەڵێکی هەبوو بە خزمەتکارەکەی هەموو ڕۆژێ دەچوو ئیشی بۆ دەکرد هەموو ڕۆژێ بای دینارێک بای دینارێک ئیشی پێ دەکرد بەو حەیوانەی بەو ئاژەڵەی بەو ئەسپەی بەو وڵاغەی ئەڵێ ڕۆژێکی هاتەوە بای دوو دیناری ئیش پێ کرد وتی ئەوە چییە وتی وەڵی ئەمڕۆ زۆرم عەزێت دا وتم با پارەی چاک پەیدا کەم دوو دیناری هێنابەوە وتی دەی مادام وا سێ ڕۆژ بەرە لایکە و خواردنی بەرێ و خزمەتی کە لە تۆڵەی ئەوەی کەوات و غەدرت لەو حەیوانەی کردووە سبحان الله ئێستا لە سایەی سیستەمی عەلمانیەتە غەدر لە ئینسان دەکرێ لە شاشەکان دەیانبینن چ سوکایەتێک بە ئینسان دەکرێت بە ئیرادەی ئینسان بە لاشەی ئینسان بە مافی ئینسان ئەوە چونکە دینی خوا حاکم نییە کەی کوا ئینسان قەدری ماوە لە ئیسلامدا ئەوە تا ئەو هەموو مافە بۆ ئاژەڵ دانراوە بەڵام لە سای ئەواندا لە سای سیستمی لادینیدا ئینسانەکان زۆر بێڕێزن وەکو بووکە شوشەی دەستی منداڵان یاریان پێ دەکرێت بە پارە بۆ مەبەستی خۆیان بەکاردەهێنرێن بەڵام ئەگەر ئیسلام حاکم بێ واللهی ئیمانداران هەموو ئاژەڵان هەموو گیانلەبەران تەیر و تورەکان دەحەسێنەوە و دەحەوێنەوە هەرچەندی باس بکەین کۆتایی نایە لەوە زیاتر کاتتان ناگرین بۆیە دەبێ هەموومان هەوڵ بدەین بۆ جێڕانەوەی دینی خوا بۆ حاکمیەتی بۆ قورآن و سنت ئەگەر وا نەکەین بەڕاستی ئەوە ژیانمان لە ناخۆشیدا دەبێ و لە قیامەتیشدا پەنا بەخوا لە خوای گەورە دەپاڕێنەوە دەڵێن یا ڕەبی خوای ئیسلاحی حاڵمان بکەین یا ڕەبی خوایە قورئان و سنەتمان بۆ بگێڕێەوە یا ڕەبی خوایە ئەوانەی خێریان دێ بۆ ئەم میلەتە تووشی خێریان کەی ئەوانەی فێڵ لە میلەتە دەکەن خوایە فێڵەکە بەسەری خواندا خەڵ بکەیتەوە یا ڕەبی خوایە ئاشتی و ئاوادانی لە کوردستانەکەمان هەر زیاد و بەردەوام بێ یا ڕەبی خوایە ئەوانەی نەخۆشیان هەیە خوا شفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردو لە ئێوە خوا شیفای نەخۆشەکانیان بدەی یا ربی خوایە ئەوانەی ئاواتی شەرعیان هەیە و ئەو کروکسانەی دانەمەزراون یا ربی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت هاوسەری باشیان بۆ بنێری خوایە دایان مەزرێنی خوایە ئاواتە شەرعیەکانیان بێنێجێ یا رب العالمین خوایە ئەو ماڵانەی گرفت و کێشەی خێزانیان هەیە بێی بەدەم گرفتەکانیانەوە خوایە ئەوانەی کەوا نەخۆشیان هەیە خوا بێ بەدەم نەخۆشیەکانیانەوە یا ڕەبی خوایە عاقیبەتمان بەخێر بگێڕی پیرەکانمان ئاخر خێرکەی دایکان و خوشکانمان حیا و ناموسیان پارێزراوکەی گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراوکەی یا ڕەبی خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا لە ئێمەش و لە دایک و باوکیشمان خۆش ببی یا رب العالمین ادعوا الله وانتم موقنون بالإجابة